ئەگستۆس قەیسەر دامەزرێنەری ئیمپراتۆریەتی ڕۆمانی لەو مەردە دیارانەی مێژووە کە توانی زاڵ بێ بەسەر ئەو ئاژاوە و جەنگە میلیانەی کە هەر لە سەدەی یەکەمی پێش زاینیەوە کۆماری ڕۆمانی شل و کوت کردبوو. ئازایانە ڕژێمی ڕێکوپێک کردەوە. توانی یاسا و ئاسایش و گەشاندن لە سەردەمی دەسەڵاتیدا بچەسپێنێت و نزیکەی دوو سەد ساڵیش پاش خۆی ئەو ڕژێمە بمێنێتەوە. گایۆس ئۆکتاڤیۆس کە ناوەڕاستیەکەیەتی، ساڵی شەست و سێی پێش زایینی بە بێکەسی هاتووەتە جیهانەوە. تەنانەت دایک و باوکیشی نازانرێت کێن. بەڵام ئەوەی کە باوە و دەزانرێ، یۆلیۆس قەیسەر هەڵیگرتووەتەوە و پێی گەیاندووە. ئەو دەمەی کە یۆلیۆس قەیسەر دەسەڵاتی گرتبووە دەست، ئۆکتاڤیۆس لە تەمەنی نەو هاڵیدا بوو. جا لە کاتێک کە یۆلیۆس قەیسەر ساڵی چل و چواری پێش زایینی کوژرا، سوپا ڕۆمانییەکان دووبەرەکییان تێکەوت. بەرەیەکیان سەر بە مارک ئەنتۆنی بوو کە یەکێک بوو لە دڵسۆزەکانی قەیسەر، بەرەیەکی تریان سەر بە ئۆکتاڤیۆس. مارک ئەنتۆنی ئەوەندە گرفتاری ئەوینی کلێۆپاترا ببوو لە میسڕ، ئیتر نەیدەپەرژایە سەر جەنگ، لەبەر ئەوە لە جەنگی ئاکتیۆمدا ساڵی سی و یەک ی پێش زایینی بەرامبەر بە بەرەی سەر بە ئۆکتاڤیۆس تێکشکا و جەنگەکەی دۆڕاند. ئۆکتاڤیۆس پاش ئەو سەرکەوتنانەی توانی هەمان هێز و دەسەڵات بگرێتە دەست کە یۆلیۆس قەیسەر بەر لە پانزە ساڵی مردنیدا هەیبوو، هەموو کەس پاش ئەو جەنگانە چاویان بڕیبووە هێمنی و ئاسایش، لەبەر ئەوە یەکسەر ئۆکتاڤیۆسیان بێ دوودڵی پەسەند کرد. ئەمیش کە زۆرزان بوو، هەستی بەوە کرد کە دەبێت کارێکی وەها بکا ئەوەندەی تر خەڵک پەسەندی بکات و بچێتە دڵیانەوە. لە هەموو بار و ڕووەکانی ژیاندا فەرمان و دەسەڵاتی خستەگەڕ. جا ڕاستیەکەی هەرچەندە ئیمبراتۆر بوو بەڵام هەر هەرێمەکانی ئەسپانیا و گال و سوریا ڕاستەوخۆ لە ژێر دەستدا بوو چونکە زۆربەی سوپا ڕۆمانیەکان کە سەربەو بوون لەو هەرێمانە مابوونەوە. ئۆکتاڤیۆس سالارێکی زۆر مەند و خۆڕاگر بوو. ئەنجومەنی پیرانی ڕۆمان زۆر ڕێزیان لێ دەگرت. لە هەموو بۆنە و کاروبارێکی دەوڵەتدا دەنگی خۆیان ئەدایە پاڵی. لە دواییشدا نازناوی ئەگستۆسیان پێ بەخشی، هەرچەندە بە خۆی هیچ جۆرە نازناوێکی شاهانەی بەکار نەدەهێنا. ئا بەم چەشنە ڕۆمان بە کۆماری مایەوە و ئەگستۆسیش وەک سەروەرێک ناودەبرا لەو کۆمارەدا. ئەنجومەنی پیران ئەوەندە بڕوایان پێ بوو، ڕێزیان لێ دەگرت، کە چی بیویستایە و چی بکردایە بە دەمیەوە دەهاتن. لەبەر ئەوە بە درێژایی ژیانی بە دیکتاتۆری ڕۆمان مایەوە بێ ئەوەی هیچ کەسێک لێی هەڵبگەڕێتەوە. سەردەمی مردنیشی کە ساڵی چواردەی پێش زایینی دەکات، ڕۆمان لە قۆناخێکی گوازراوەی تەواو لە باردا بوو لە ڕژێمی کۆمارییەوە بۆ ڕژێمی شاهانە. جا کوڕەکەی کە ئەمیش هەر وەکو خۆی هەڵگیرابووەوە، جێی پاشایەتی گرتەوە بە بێ هیچ گیروگرفتێک. ئاگستۆس فەرمەندارێکی زۆر بەیارا و بڕست و میهرەبان بوو. سیاسیزانێکی زۆر لێهاتوو بوو. بە شێوازێکی ژیرانە توانی ئەو ئازار و زامانەی کە لە ئاکامی جەنگە ناوخۆییەکاندا تەنی بووەوە ساڕێژ بکات. نزیکەی چل ساڵ فەرمانڕانی کرد. ئەو ڕێبازەی زۆر کاریگەر بوو بۆ دواڕۆژی ڕوونی ڕۆما. لە سەردەمی خۆیدا سوپا ڕۆمانییەکان، ئەسپانیا و سویسرا، ئاسیای بچووک و بەشێکی فراوانی لە وڵاتی بەلقانیان داگیر کرد. سنووری دەسەڵاتی لە باکوورەوە گەیشتبووە ڕاین و دانوب. ئەم سنوورەیش بۆ چەند سەدەیەک پاش خۆی هەروا مایەوە. ئەگستۆس دۆخێکی زۆر گرنگ و باڵای گێڕا لە کاروباری دەوڵەتدا. ڕژێمی دارایی و میرانەی بەست بە دەوڵەتەوە سوپای ڕۆمانی ڕێکخست و نیرۆیەکی کۆماندۆسی دەریای پێکەوەنا. پاش ئەوە ئینجا گوردێکی تایبەتی پێکەوەنا کە ناسرابوو بە گوردی پریتۆری. ئەم گوردە لە دواییدا کارێکی زۆر توند و گەورەی دەگێڕا لە دانان و لابردنی ئیمپراتۆرەکاندا. لە فەرمانڕانیی ئەگستۆسدا چەندین ڕێگە و جادە دروست کرا. چەندین خانووبەرە و ساختمانی گەورە لە ڕۆمادا دروستکرا. بایەخێکی زۆر ئەدرا بە جوانی و ڕازاندنەوەی پەرستگاکان و ساختمانە گەورەکان. چەند قانوونێکی سازکرد بۆ هاوسەربوون. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. هاوسەربوون واتە ژن و ژنخوازی. کۆتایی پەراوێز گۆشکردنی زارۆڵان لەسەر ئەم وشەیەش پەراوێزێکەیە زارۆڵان واتە منداڵان کۆتایی پەراوێز.